ئەم ژیانە مەیدانی تاقیکردنەوەیە و ئەو گیرگرفت و قەیران و گۆسپانی کە لە هەموو بوارەکانی ژیاندا دێنە ڕێمان بریتین لەو پرسیارانەی کە لەلایەن خواست و هیوا و ئاواتەکان و ئەو ژینگەیەوە کە تێیدا دەژین ڕووبەڕوومان دەبنەوە. هەموو کەسێکیش بە شێوازی تایبەتی خۆی وەڵامی ئەو پرسیارانە داتەوە. ئەو شێوازەش ڕەنگدانەوەی ئەو ژیانەیە کە لەسەری پەروەردە کراوە و ڕەنگدانەوەی ئەو ئامانجانەیە کە هەوڵیان بۆ دا و دەرخەری ئەو دۆخەشە کە تێیدا ئەژی. پێویستە لە سەرەتادا ئاماژ لەوە بکەین کە کێشە و قەیرانەکان کارەساتێک نین تووشی خەڵکی بووبن، بەڵکو باشترین زەنگی ئاگادارکردنەوەن بۆ ئەوەی وزە و توانا شاراوەکانمان بە ئاگا بهێنینەوە و چالاکیان بکەینەوە. لە ئاکامی ئەزموونی مرۆڤایەتیدا دەربارەی پرسی تەحەدی و ڕووبەڕووبوونەوەی گرفتەکانی ژیان زاراوەیەکی نوێ پەیدا بووە کە ئەویش زاراوەی خیانەتکردنە لە خۆشگوزەرانی واتە ئەو کاتانەی کە مرۆڤ هەست بە خۆشگوزەرانێکی تەواوەکا و نغرۆی خۆشیەکانی ژیان دەبێ ئیدی کەسایەتیەکەی ڕوو لە لاوازبوون دەکا و پاڵی لێداتەوە و گوێ بە مەترسیەکانی ئایندە نادا و چیدی گۆڕانکاری بە پێویست نازانێ. هەموو تەحەدی و مەترسیەک دەرفەتێک دەرەخسێنێ بۆ بۆیە دوور نیە ناخۆشیمان لێ ببێتە خۆشی گەر لە شوێنی دروست و مەبەستداردا بین وە دووریش نیە خۆشیمان لێ بشێ و ببێتە ناخۆشی گەر لە شوێنی هەڵە و نادروستدا بین. بیریارێک گەڵێ بۆچوونی خۆتان لەبارەی کێشەکانەوە بگۆڕن. هەروەها دەڵێ زۆربەی خەڵکی بە شێوەی پێکدادانی تاقەت پڕووکێن سەیری کێشەکان دەکەن کە ڕۆژانە جەستە و ڕۆحیان ئازارەدا بەڵام من لە کاتی ڕووبەڕووبوونەوەی هەر کێشەیەک بە شێوەی پێشبڕکێیەک سەیری دەکەم و من عاشقی پێشبرکێم. لە ڕاستیدا مشتومڕ لەگەڵ کێشەکان سەرگەرمییەکی زۆر باشە، کتومت وەک یارییەک وایە، تەنها دەبێ ئاگاداری ڕێ بین بۆ ئەوەی لە یارییەکە دەرنەچین، باشتر وایە ئێوەش چەمکی کێشە لە زەینی خۆتاندا بگۆڕن و بزانن کە کێشەکان دەرگایەکن بەرەو گەشە و پێگەیشتنی مرۆڤەکان، ئەو دەرفەتانەن کە توانای ناسینی خۆتان و تواناکانتان پێ دەبەخشێ. هەروەها دەڵێ، لە ژیانمدا گەورەترین کێشە و نائارامییەکان زۆرترین دەرفەتی گەشە و پێگەیشتنیان بۆ ڕەخساندووم، کێشەکان یارمەتی منیان داوە تاوەکو ئاستی لێهاتووی و تواناکانی خۆم بەرز بکەمە و ئەوەی لە خەیاڵم دابووە بۆمی بکا بە ڕاستی. ئامانجی ژیان گەشە و پێگەیشتنە، ئامانجێک کە بێ بوونی کێشەکان هیچ ڕێگەیەک نادۆزینەوە کە پێی بگەین، کێشەکان دەبنە هۆی بزووانی ئێوە بۆ پێشکەوتن و گەشەسەندن، لە ڕاستیدا دەبێ وشەی کێشە لە زەینی ئێوەدا بە واتای پێشکەوتن بێ، بە شێوەیەک کە هەر کات تووشی کێشەیەک دەبن، دەست بەجێ لە باتی هەستکردن بە نائومێدی و ترس بەوەی کە دەتوانن سەنگی خۆتان فراوان بکەن، شاد بن. دەتوانن بە چارەسەرکردنی کێشەکان سەرگەرمییەک بۆ خۆتان دروست بکەن، ئەمە شێوازێکی گونجاوە بۆ سەیرکردنی کێشەکان، گرنگ نییە ئێوە کێن و چیتان بەسەر هاتووە، ئامانجی ژیان گەشەیە و ئەو کێشەیەی کە ئێستا بۆتان هاتووەتە پێشەوە، هۆکاری گەشەسەندنی ئێوەیە و ئەگەر گەشە نەکەن، ناتوانن خۆشحاڵ ببن. هیچ دیوارێک ناتوانێت لە بەرامبەر ئیرادەی مرۆڤدا خۆی ڕابگرێت. ڕۆحی مرۆڤ نەگۆڕە، بەڵام ئیرادەی سەرکەوتن، ڕێبازی ژیان و زاڵبوون بەسەریدا تەنها کاتێک دێتە ئاراوە کە ئێوە بڕیار بدەن و باوەڕ بکەن کە هیچ کێشە و بەربەستێک ناتوانێ پێش بە ئێوە بگرێ. ئەگەر وا بیر بکەنەوە کە بڕیاری ئێوە شێوە دا بە ژیانتان نەوەک بارودۆخی ژینگە لەو ساتەدایە کە ژیانتان بۆ هەمیشە گۆڕێ و بەسەر ئەو هێزانەدا زاڵەبن کە شێوادەن بە ژیانی ئێوە. ئەنتۆنی ڕابینز لە کێشەکانە دوێت و دەڵێ گەورەترین شانازیەکانی من لە درێژەی چەند ساڵی ڕابردوودا بەهۆی ئەو ئەنجامانەوە بووە کە بە ئەزموونی تاڵ بەدەستم هێناوە. من کۆمپانیاکەم لە هەرەسهێنان ڕزگار کرد. ئەم کارە زۆر دژوار بوو، بەڵام بڕوا ناکەن پاش ئەوە چەندە ڕەزامەندی و متمانەبەخۆبوونم زیادی کرد. ڕازیبوون لە خۆ و چێژوەرگرتن لە توانای مرۆیی تەنها لە کاتێکدا بەدەست دێ کە لەگەڵ کێشەکان لا مشتومڕدا بن و لەسەر ڕێی خۆتان لایان بدەن. لەگەڵ چارەسەرکردنی هەر کێشەیەک متمانەتان بە توانا مرۆیەکان دەگۆڕێ و هەستی شانازی و دڵنیایی لە ئێوەدا زیادەکا. ئەوەی کە زۆربەی کەسەکان لە چارەسەرکردنی کێشەکانیان ساردەکاتەوە هەستێکە کە لە کاتی چارەسەرکردنی کێشەکەی خۆیان دووچاری دەبن، هەستی نائومێدی، دەبێتە هۆی ئەوەی تاکەکەس لە خودی کێشەکەدا نقوم ببێ و نەتوانێ بیر لە هیچ ڕێگاچارەیەک بکاتەوە، ئەگەر گیرۆدەی ئەم داوە ببن توانای زاتی چارەسەرکردنی کێشەکان لێوا سەندێتەوە. ئەگەر من کێشەیەکم هەبێ یەکەم کار کە بیکەمەوەیە کە لە خۆم بپرسم چۆن ئەتوانم لەگەڵ ئەم کێشەیەدا پێکبین، خێراترین شێواز بۆ چارەسەرکردنی کامەیە، کاریگەرترین و گرنگترین شێواز کە دەتوانێ کێشەکەی من چارەسەر بکا و لە هەمان کاتدا بتوانم لە ئەنجامدا چێژ وەربگرم کامەیە؟ چۆن دەتوانم لەو کێشەیەوە فێری شتێک ببم؟ بە دۆزینەوەی وەڵامی ئەم پرسیارانە خێرا باوەش بۆ کێشە دەکەیتەوە، ڕێگاچارەیەکی ژیرانی بۆ پەیدا دەکەیت و لە مەیدانی چارەسەرکردنی کێشەکاندا چێژ وەردەگری. لەبیرتان بێ مێشکی ئێوە توانای دۆزینەوەی هەر وەڵامێکی هەیە و لە بەرامبەر هەر کێشەیەک سەرکەوتوو دەبێت بە مەرجێک پرسیاری گونجاوی لێ بکەن. پێویست ناکا بیر لەمە بکەنەوە کە بۆچی وەها کێشەیەک ڕووی داوە، ئەم وشەیە هیچ یارمەتیەکیەوە نادا، وا باشە باوەڕ بکەن کە ئێستا خەباتێکتان لە بەردەمدایە دەبێ بزانن چۆن خەبات بکەن تاوەکو براوەی گۆڕەپانەکە بن، فێر ببن کە لە سەدا بیستی کاتی خۆتان بۆ خودی کێشەکە تەرخان بکەن و ئەوی دی بۆ پەیداکردنی ڕێگا چارە دابنێن. وتراوە کێشە بەشێکە لە ژیان بەشێک لە ژیان کە مۆڵەتی گەشە و پێشکەوتنمان پێدا تەنها بە چارەسەرکردنی کێشەکانتوان پێی بە ناوەڕۆکی بوونی خۆمان بەرین بە بێ کێشە ژیانوان یەک ڕنگ و بێواتا دەبێ لە ڕاستیدا ئەگەر کێشەیەک لە ئارادا نەبێ ناتوانین تێبگەین کێین و تا چ ڕادەیەک توانامان هەیە. زۆربەی ئەو کەسانەی کە سەرکەوتنی گەورەیان تۆمار کردووە کێشە و بەربەستی گەورەیان تێپەڕاندووە، جیاوازی نێوان ئەوان و ئەو کەسانەی کە زۆر کە زوو هیلاک و نائومێد دەبن بە چۆکدا دەکەون لەوەدایە کە گروپی یەکەم کێشەکان بە بابەتێکی کاتی و گروپی دووەم بە هەمیشەیی دەزانن ئەگەر ئەم بڕوایە لە ئێوەدا دروست ببێ کە بۆ چارەسەرکردنی کێشە هیچ کارێکتان لەدەست نایە ئەوا ژەهرێکی کوشندەتان کردۆتە ناو هەستە دەمارەکانی خۆتانەوە. لە کاتی ڕووبەڕووبوونەوەی کێشەکان سەرنج بدەنە ئەم درووشمە کۆنە کە ئەمەش تێپەڕ دەبێ و دڵنیابن لە ئاکامدا ڕێگەیەک بۆ وەلانانی کێشەکە دەدۆزنەوە. ژیان لە ڕێڕەوێکی ساف و تەختداوەک و لێخوڕینی ئۆتۆمبیل لە شەقامێکی پان و بێ پێچ و خەم بێزارکەر و ناخۆشە بێ هیچ شۆفێرێک لەم ڕێوبانە تەخت و بێمەترسیانەدا لێ هاتوویەکی شاز بەدەست ناهێنێ. ساردی و گەرمیەکانی ژیان لە وەرزەکانی ساڵە چێ؟ هیچ وەرزێک هەمیشەیی نیە، لە ژیانیشدا ڕۆژانێک بۆ چاندن، درونەوە، پشودان و نوێبونەوە هەیە، زستان هەتا هەتایە، درێژە ناخایەنێ، ئەگەر ئەمڕۆ کێشە و گرفتتان هەیە بزانن کە بەهاریش لە پێشە. ئەو کات و ساتەی کە بڕیارەکانمانی تێدا دەین دواتر دەبێت تا پێگاتەی جۆر و چۆنێتی ژیانمان. گرنگ جۆری ئەو ڕووداوانە نییە کە دووچاریان دەبین بەڵکو گرنگ جۆری ئەو پەرچە کردارانەی ئێمەیە کە لە ئاستیاندا دەینوێنین. کاتێک کە پێت وایە لە کێشەکان چارەسەرێکیان بۆ نییە ئەوا بە دەستی خۆت گیانی هەوڵ و تێکۆشان لە گۆڕ دەنێی لە ژیانەدا. هەڵەیە گشتاندن بکەی بۆ لایەنێکی ژیان و سەرجەم لایەنەکانی تری پێوە بئاڵێنی. ژیان تاقیکردنەوەیە و هەر تەحەدی و گرفت و مەترسیەکیش هەلی سەرکەوتن و پەرە بەخۆدانت پێ دەبەخشێ. یەکەمین ئەرک لە مامەڵەکردن لەگەڵ کێشەکاندا لەوەدا خۆی دەبینێتەوە کە بتوانی بە جوانی دەستنیشانیان بکەی. قەیرانەکان و بارگرانی ژیان زیاتر لە خۆشگوزەرانی ژیان مرۆڤ پێش دەخەن. گرنگترین شتێک کە کۆسپ دەخاتە بەردەم چارەسەرکردنی کێشەکانەوە نەبوونی بەرنامەیەکی گونجاوە بۆ مامەڵەکردن لەگەڵیاندا. ژیان بە سادەیی و قەناعەتکردن و هەوڵنەدان زۆربەی کات سەرچاوەیەکە بۆ بەکەم تەماشاکردنی کەسایەتی و خۆ بەکەمزانی. خۆ گونجاندن لەگەڵ شتی نوێدا هەمیشە پێویستی بە ماندووبوونی زیاتر هەیە. خەڵکی بوێر و دانا لە کاتی قەیرانەکاندا سەرزەنشتی بارودۆخەکان ناکەن، بەڵکو چاو بە خۆیاندا دەخشێننەوە. ئەو کەسەی کە متمانەی بەخۆی هەیە مانای ئەوە نییە کە کەسێکی لە خۆباییە ئەو کەسەشی کە دەگری و ئەسرین لە چاوەکانی هەڵدەوەرێ مانای ئەوە نییە کە خاوەنی دڵێکی لاواز و بێهێزە ئەو کەسەی کە بێ دەکەنێ مانای ئەوە نییە کە خەم و پەژارەی نییە، ئەو کەسەش کە جارێک هەڵەی کرد مانای ئەوە نییە کە کەسێکی خراپە. بیریار و نووسەرێک باس لە کێشە و گرفتەکانی ژیانی خۆی دەکا کە لە سەرەتادا ژیانی چەندە پڕ لە حەسرەت و ناخۆشی بووە و لە ئێستادا ژیانی ڕووی لە خۆش گوزەرانی کردووە و دەڵێ، کاتێک لە شوقەیەکی بچووک و سادەدا ژیام و قاپ و قاچاخم لە حەمام دەشۆرد، هەمیشە بیرم لە چیرۆکی مرۆڤە سەرکەوتووەکانە کردەوە. لەگەڵ خۆمدام وت هیچ کێشەیەک بۆ هەمیشە نامێنێتەوە. هیچ کێشەیەک کاریگەری لەسەر هەموو ژیانم نابێ ئەگەر دەست بۆ کاری سازێنەر ئەرێنی و پڕ تەقەلا بەرم لە ئاکامدا هەموو کێشەیەک دەرباز ئەکەم هەمیشە لەگەڵ خۆمدا بیرم ئەکردەوە ڕاستە کە ژیانی هەنووکەیی من ترسناکە بەڵام زۆر شتم هەیە کە دەتوانم بە هۆیانەوە سوپاسی خودا بکەم بۆ نموونە دوو هاوڕێم هەیە یان ئەوەتا دەتوانم پێنج هەستەوەرەکەم بەکاربهێنم، یان ئەوەی کە ئەتوانم هەوای تازە هەڵمژم. بەردەوام بە بیر خۆمم دەهێنایەوە دەبێ گرنگی بە خواستەکانم بدەم، دەبێ لە باتی سەرقاڵبوون بە کێشەکانەوە بیر لە رێگا چارەکەیان بکەمەوە و لە یادمە کە هیچ کێشەیەک نییە بە درێژایی تەمەن لەگەڵمدا بووبێ هەرچەندە ئێستا وەها بێتە بەرچاو و پێشچاوم. ئەو کاتە گەیشتمە ئەو ئەنجامەی کە نابێ بە هۆی بوونی کێشەی دارایی یان شکستە ڕۆحیەکانی ئێستا وا بیر بکەمەوە کە هەموو ژیانی من لە ناو چووە، من سەرنجم بەو بابەتە دا کە وەکوو خۆم هیچ کەم و کوڕیەکم نییە بەڵکوو تەنها لە قۆناغێکی ناخۆشی ژیان دا بەسەر دەبەم. بە واتایەکی تر زانیم ئەگەر خەریکی پەروەردە کردنی ئەو تۆوانە بم کە چاندوومە لە ئاکام دا زستانی ژینی من کۆتایی دێت و بەهارێکی نوێ دا دێ ئەو کاتە من بەرهەمی چەند ساڵ هەوڵی خۆم کە لەوە دەچوو بێ ئەنجام بێ هەڵدەگرمەوە هاوکات بەو ئەنجامە گەیشتم کە ئەگەر چەندین جار کارێک وەکو خۆی دووبارە بکەمەوە، چاوەڕوانی بەدەستهێنانی ئەنجامێکی باشتر، چاوەڕوانێکی گەمژانەیە. دەبوو دەستم بە کارێکی نوێ بکردایە و هەروا درێژەم بە چالاکی خۆم بدایە تاوەکو بە ئەنجامی دڵخواز بگەم. لە کۆتاییدا دەڵێ، مێژوو دەریخستووە کە براوە گەورەکان بەر لە سەرکەوتن ڕووبەڕووی بەربەست و سەختی بوونەتەوە، بەڵام بردوویانەتەوە، چونکە ڕێگەیان نەداوە. شکستەکانیان دڵساردیان بکاتەوە. بیسەرانی بەڕێز و خۆشەویست بە هیوای ژیانێکی بێ کێشا بۆ هەموو لایەکتان.